ئەگەر قسەی هەق لە من دەپرسی تێر ئاگای نییە هەرگیز لە برسی بە قەول و قەرار قەد مەخۆ فریو بە هیوای جیران ویشکە تێکشی و گوێ بگرە زەریف بۆ ئەم نەزیلە مەسپێرە هەرگیز دووک بە پشیلە هەرچی خۆت نەیکەی بێسوودە کاکە بە دەستی خەڵکی مار بگری چاکە لە نێو خاس و عام ئەم قسە زۆرە ماڵی خۆنەخۆر بۆ چەکمە بۆرە. لای گەوج و نەفام نەسیحەت بایە، یاسین بۆ گێلک بلوێر بۆ گایە. ئەو کەسەی کوورەی نەوسی لە جۆشە، وەک کەری ماندوو مەحتەلی چۆشە. ناتەواوی هۆی قڕە و جەنجاڵە بەڵام سفرەی پڕ هێمنی ماڵە کە ناعیلاجی ڕووی کردە ماڵت حەریفی دایکت دەکەی بە خاڵت پیاو قەرزی کۆن و خزمی دوور وڵات دێنێتەوە بیر گەر زۆری بۆ هات خزم بەکاری قیامەت نایە معلومە دنیا هەر بۆ دنیاە بەو کەسە دەڵێن ئاقڵ و وشیار دووجار لە جێیەک پێوەی نەدا مار. بە کەسێک دەڵێن ئەقڵی تەواوە خەمی نان بۆ خوا شووتی هەر ئاوە. جارێکت خواردم بە سندانت بێ دووجارت خواردم نوێژی گیانت بێ. گەڕانەکەیان ڕادا بە زۆری تازە دەپرسێ لە مانگا بۆری ئاوری بن کایە بۆ سۆی لێ نایە دزی خۆماڵی لە گرتن نایە دز و خاوەن ماڵ گەر ببنە هاودەست گا لە ڕۆچناوە دەردێنن بێ هەست ئەگەر بکەویە بەر هەڵمەتی شێر قەت پەنا مەبە بۆ ڕێوی بێ خێر. جوابی قۆزەڵ قۆرت سندان و دەردە. پێشینە دەڵێن جێی کڵۆ بەردە. وەختێک دەزانی مەعنای حەوسەلە، بە کەوچکە ئاوێ نەکەویە مەلە. دەستێک نەتوانی بیبڕی لە بێخ، دەبێ ماچی کەی وەک جەنابی شێخ. مردم لە داخی ئەو زل پانێرە خۆی کردە وشتر لە ترسی جێرە وا مەشهورە ساڵ هەوەڵ بەهاری خۆشی و ناخۆشی دەکا دیاری نەهاتە بەرباڕ ئەگەر کەری زل بۆ خۆت بۆی بەرە بە شان و بە مل وایان فەرمووە پیاوانی زانا کۆسە چوو بۆ ڕیش سمێڵی دانا بیستوومە لە زۆر پیاوانی ماقوڵ شەڕ بە شمشێر و مامەڵە بە پووڵ میوان نایەوێ سفرە ڕەنگین بێ نانت جۆین بێ و خوڵقت گەنمین بێ پیاوی میوانگەر چوو بۆ هەر جێیە بێ منەت نان و خوانی خۆی پێیە هەڵاتن عەیبە بۆ پیاوی شەڕکەر بەڵام هێندێ جار پێی دەڵێن هونەر خوای تەعالا کار بێ جێ ناکا تا چێو نەبینێ بەفری تێ ناکا بۆ ئەم نەزیلەش جێ ڕابدێرە چێشتی پڕ کابان بێ خوێ یا سوێرە کەسێ نەگبەتی بێتە سەر شانی پەڵوڵە بخوا دەشکێ ددانی. ئەگەر گڵۆڵەی تۆ کەوتە لێژی بە تەما مەبە کەس چاکت بێژی حەز دەکەی دوور بی لە جێرە و کێشە بە قەد بەڕەی خۆت پێڕا بچێشە پێم خۆشە گورجی وڵاتەکەی خۆم بم خوا نەوەکو شێری ئەرزەڕۆم ئەی خوێن مژی گەل تا زووە بمرە دەڵێن سەگی هار چل شەوی عومرە. زگ گورگی سەرمەڕ بۆ وا فەقیری، خۆ تۆ هەوێنی نۆ مەنجەڵ شیری. هەرچی مێروولە کردی بە ساڵێ، وشتر لێسی دا هەر بە قەپاڵێ. ئاوت خواردەوە جارێک لە کانی، بەردی تێ مەخە خۆ تۆ ئینسانی. لەگەڵ کێ خواردت چایەکی تاڵی، خەیانەت مەکە بە سەر و ماڵی. خۆت ناحەز مەکە لە کەن تەڵەبکار حیساب بە دینار بەخشین بە خەڵوار هیچ عەیب ناکەی دەبوو داڕزی ڕەفیقی قافڵە و شەریکی دزی شاوی لەگەڵ گورگ ئەکەی بە درۆ بۆ مەڕیش دەکەی شیوەن و ڕۆڕۆ هیوام پێت نییە زل و بێ خێری بە کەر ناوێری بە کورتان شێری. ئەوی دۆست دەیکا پێی ناکرێ دوژمن هەر جارێ ناشتا دەکا درۆزن.